والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين ئیماندارانی بەڕێز و خۆشەویست میوانانی ماڵی خوای پەروەردگار سەلام و ڕەحمەتی خوای گەورە لەم کاتە پیرۆزەدا لەم ڕۆژی مبارەکی جمعەدا بەسەر ئێمە و هەموو ئەهلی قیبلەدا بڕژێ ئینشا ئەڵڵا خوای پەروەردگار ڕەحمەتی خۆتمان بەسەرا بڕێژی لە گوناهەکانمان خۆش بی دەرەجەی قیامەتمان بەرزکەی عاقبەت خێرمان کەی خوای پەروەردگار لەم ساتە موبارەکاندا لێت دەپاڕێینەوە شیفای نەخۆشەکان بدەی خوایە بارانی پەڵەی بە ڕەحمەتمان بۆ بنێری ئامین والحمدللە یا ڕەبی خوای پەروەردگار ئەم وتارانە پێشکەش دەکەین ببێتە ڕووناکی بۆ دڵ و دەروونی خۆمان و مایەی هیدایەت بۆ ئەو کەسانەی کە بە هەڵە لەم قورئانە حاڵی بوون و خوای ڕێنمای بێ بۆ ئەوانیش خۆشەویستان وتاری جمعی ڕابردوو لە وەڵامی حەملەیەکی ئیعلامی ناو کوردستانی خۆماندا بە تایبەت و بە جیهانیش بە گشتی باسی ئەوەمان کرد کە ئەم قورئانە ناحەزانی نەیارانی بەردەوام لە هەوڵی ئەوەدان کە ڕەگ و ڕیشاڵی دەربێنن کە ئەوەیان بۆ نەکرا هەوڵی گومان خستنە ناویەوە دەدەن گومان بخەنە دڵی تۆی ئیماندارەوە جا ئەم بەرنامەیە گەلێک کۆنە با بچینە خزمەت قورئان بزانین قورئان چیمان لەو بارەیەوە بۆ باس دەکا. وتاری ئەمڕۆ تەکمیلەی وتاری جومعەی ڕابردووە بە پشتیوانی خوای تاک و تەنها هەندێکی تر لەو بابەتە ڕوون دەکەینەوە. خوای گەورە لە قورئانی پیرۆزدا باسی ئەو کاتەمان بۆ دەکا کە پێغەمبەری خوا صلی الله علیه و سلم وا قورئان ئەو کەلامە جوانە ئاسمانیە کە دەستی مرۆڤ و وشەی مرۆڤی تێدا نییە بۆ ئەو خەڵکە دەخوێنێتەوە لە شاری مەککەدا کافرەکان سەریان سوڕماوە ئەگەر بێت و ئەم قورئانە جێگیر بکرێ ئەوان پلە و پایەکانیان لەدەست دەدەن کۆیلایەتی نامێنێ خزمەتکاری نامێنێ کەسێک لە ئاسمان نابێ و کەسێک لە ناخی زەوی شاجێی نەبێتەوە کەسێ لە برسانسکی ناهێشێ و کەسێ لە تێریان ناڕشێتەوە قورئان ئا ئەمەی تێدایە. وقال الذین کفروا قوم آخرون ئەم قورئانە کەلامی خوا نیە خەڵکینە ئەمە محمد خۆی زیرەکە ئەمە خۆی محمد هەڵی دەبەستێ و خەڵکێکیش یارمەتی ئەدا لە هاوەڵەکانی بە هەموویان ئەم قورئانەیان هەڵبەستوە فقد جاءوا ظلما وزورا قورئان دەفەرمێ بەڕاستی ئەوانە ستەمکارن بەڕاستی ئەوانە بێ ئینسافن بەڕاستی ئەوانە بێ ویژدانن جا سەماعشاکە خوا باسی وشەی نهێنی دەکا ئەفەرمێ ئەو نهێنیانەی لە ئاسمانەکان و زەویدا هەیە و مرۆڤ پەی پێ نەبردووە لەو قورئانەدا بۆ ئێوەم تۆمار کردووە وە هەر کەسێکیش باسی قورئان و ئیعجازی قورئان و ڕووناکیەکانی قورئان بکاوە دڵی خەڵکی پێ ڕووناک بکاتەوە خوا لێی خۆش دەبێ و خوا ڕەحمی پێ دەکا وەڵڵاهی هەدەفی ئێمە بەس ئەوەیە خوایە تۆ لێمان خۆش بی لە ڕابردوومان خوایە ڕەحممان پێ بکەی بۆ ژیانی داهاتوومان ئەینا ئێمە وەکو مینبەری مزگەوت زۆر بابەت هەیە کە موشکیلەی ئەو خەڵکەیە پێمان خۆشە ئەوە باس کەین بەڵام کە دەبیستین ئەو خەڵکە گومانی لە دڵا بۆ پەیدا دەکرێ ناتوانین بەسەریا تێپەڕین ئەو میللەتەی خۆمان نەزان بکرێ ئەمانەوێ ئەم نور و ڕاستەقینەی بۆ ڕوون بکەینەوە وەکو خۆی بۆ ئەوەی خوا لێمان خۆش بێ و ئینشاء الله خوا ڕەحمیشمان پێ بکا ئاگادار بن بەڕێزان گومان لە دڵ تا دروست نەبێ و قورئانەکە لەدەست نەچێ چونکە ئەو مشریکین ئەوە پیلانیان بوو حەتتا بە ئیماندارانیان دەگوت هەر خوا لە سوڕەتی فورقان ئایەتی هەشتا دەفەرمێ ان تتبعون الا رجلا مسحورا ئیمانداران ئێوە بە شوێن کێ کەوتون ئەم محەممەدەی ئێوە بە پێغەمبەری دەزانن سحری لێکراوە سحریان لێکراوە بتەکان دەستیان لێوەشاندووە بۆی دڵی ئیمانداران سارکەنەوە ها تۆ ئینسان بڵێن سحری لێکراوە شێت بۆ لە خۆ لێ ترسی بۆی گومانێک لە دڵا دروست بێ ئەمە بەرنمەیەکە بۆ گومان دروستکردن لە دڵی ئیمانداراندا پاشان گاور و جولەکە لە سەردەمی خۆیانەوە تا ئێستا و تا قیامەت بەرامبەر بەم قورئانە دەجەنگن چونکە ئەوان بە زمانی خۆیان دەڵێن خەڵکینە ئەم عەهدی قەدیم و جەدیدەی ئێمە ئەم تەورات و ئینجیلەی ئێمە دەستکاری مرۆڤە دوای چەندین ساڵ لە حەزرەتی عیسا و موسا ئەمانە نووسراونەوە بەشەر نووسیویەتەوە وەرە عەهدی قەدیم و جەدید بخوێنەوە واللە ئینسان دلەی ڕوی پەیامی خوا گاڵتەت بە پەیامی خوا دێ ڵێ توخوا ئەخە بۆیە لە ئەوروپا وتیان کاکە دەبێت دین و دەوڵەت لێک جیا بێتەوە توخوا ئەمە بە کەڵکی حکومڕانی دێ واللەی فعلا ڕاستیان کرد ئەوروپیەکان ئەو عەهدی قەدیم و جەدیدەی مرۆڤ نووسیویەتی نە ئینجیلی مەتا بە یوحەنا ڕازیە و نە یوحەنا بە بەڵقوز ڕازیە هەر یەکەی بە ئارەزووی خۆشتی نووسیوە تەنها شتێک کە دەستکاری نەکراوە و کەلامی بەشەریتیانە قورئانە قورئان بۆتە ئەو چقڵی چاوەی کە بەڕاستی نەیارانی هەراسان کردووە هەر چیەکیان کرا لەگەڵ فەرموودەی پێغەمبەر صلی اللە علیە و سلم لەگەڵ تەفسیری قورئان لەگەڵ زانایانی ئیسلام کردیان بەس ئەم قورئانە هیچی لەگەڵا ناکرێ بۆیە بەردەوام شتەکان دەبەنەوە سەر قورئانی پیرۆز سەر ئەوانەی کە هەڵگری پەیامی قورئانی پیرۆزن ئاگادار بە قورئانت لە دەست نەچێ ئاگادار بە گومانت لە دڵا دروست نەبێ خۆشەویستەکەم وەڵڵاهی ئێمە پەرۆشی ئەم ئیمانەی خۆمان و میللەتی خۆمانمانە زانایەکی ڕیش سپی هەیە لە تەلەفیزۆنا زۆر جاڕم بێ بینی بێتان شێخ محەممەد حوسێن یعقوب پیاوێکە چۆتە تەمەنە و ڕیشێکی سپی سەر و ڕیش و برۆی هەمووی سپی بووە بانگەوە خوازێکە بۆ دینی خوا ئەم پیاوە دەفەرمێ لە میسر کابرایەکی ملیۆنلێر کە بە ملیۆنەها دۆلاری هەبوو، بە ملیار قسەی دەکرد، بازرگانێکی نێودەوڵەتی تەمەنی شەست و هەشت ساڵ بوو، وەڵاهی دەڵێ بۆی باس کردم، وتی مامۆستا من ئەم هەموو سەروت و سامانە ئاسوودەم ناکا، وتم بۆ؟ بە حەرام پەیات کردووە، وتی بڕوا بکە زۆریشیم بە حەڵاڵ پەیا کردووە، زۆر خۆم پاراستووە لە حەرام. وتم ئەی بۆ ئاسوودە نی؟ وتی من کاتی خۆی قوتابی بووم لە ئەزهەر دەمخوێند، کە گەیشتمە قۆناغی ناوەندی و ئامادەیی، هەندێ شەیتان سیفەت هاتنە لام و گومانیان لەسەر قورئان بۆ دروست دەکردم. منیش ئەو کاتە چونکە عیلمەکەم وا نەبوو، وەمدەزانی ئەم قسانە ڕاستن، بۆیە داوام لە باوکم کرد، وتم باوە گیان لەم خوێندنگا ئایینی و قورئانییە دێمە دەرەوە خوێندنی دینی ناخوێنم. وازم لە قورئانەکە هێنا و باوکم ناچار کرد کە وتی کەیفی خۆتە، بە زۆر ناکرێ ئەمە، بەڵام، ئەو کاتانەی کە وازم لە خوێندنی قورئان و دینەکە هێنا، شەوێکیان لە خەوما قورئانەکە بە باوەشمەوە بوو. وەکوو جاران دەچووم بۆ مەدرەسە بۆ قورئان خوێندن، کەسێک هات و قورئانەکەی لە باوەشم دەرێنا و بردی. بەیانی سبحان اللە کە هەستام یەک کەلیمەی ئەو قورئانەم لە بیر نەمابوو. وە لەو کاتەشەوە تەنها لە غەیری سورەتی فاتیحا نەبێ کە خوا ڕەحمی پێ کردووم لە بیرم نەچۆتەوە، جار جار لەویشا هەڵە دەکەم یەک وشەی ئەم قورئانەم بۆ لەبەر ناکرێتەوە. بەڵام خۆزگایە مامۆستا خۆزگایە هەرچی ئەم هەموو ملیۆن دۆلارە و سەروەت و سامانەی من هەیە هەر هەمووی بڕۆشتایە یەک سوڕەتی بچکۆلەی قورئانم لە سنگا بوویایە وتم ناشکریت پێکرد کاتی خۆی کاتی خۆی ناشکریت پێکرد وەت زانی ئەمە بە عەمەل نایە وتی گومانیان بۆ دروست کردم خەڵەتاندیانم علمیشم پێ نەبوو جا کەواتە ئاگادار بە ئەم قسانەی لەسەر تەلەفیزۆن و ئیعلام و ئەوانەوە دەکرێ گەر نەخاتە ناو دڵتەوە بۆ ئەوەش یەقینت هەبێ چونکە زۆر شت هەیە تۆ عیلم الیقینت هەیە خۆ ئەگە بە چاوی سەریش بیبینی و ڕاستیەکانیش باشتر بزانی ئەمجا زیاتر ئارام دەگری هەر بۆ ئەوەندە ئەینا ئێمە یەکلایی بۆتەوە لامان ذلك الكتاب لا ريب فيه ئەم قورآنە هیچ شک و گومانی تێدا نیە هەتا باسی ڕەدی خەڵکی پێ بدەینەوە بەس بۆ ڕۆشنبوونەوەی دڵی خۆمان، بۆ ئارامگرتنی دڵی خۆمان، بۆ ئەوەی ڕەحمەتی خوامان بەسەرا ببارێت سەرنجی ئەم چەند خاڵە بدەن لە قورئانی پیرۆزدا. لە قورئانی پیرۆزدا هیچ وشەیەک بەبێ زیاد و کەم نەهاتووە. ئەو خالیقەی کە لەشی ئەم ئینسانەی دروست کردووە بەبێ ئەوەی ئاگات لێبێ، بەبێ ئەوەی بەردەوام جیهاز و دکتۆرت لەسەر بێ، بە تەقدیرێکی پەروەردگاری کە خالقی مرۆڤ دروستی کردووە خڕۆکەی سوور ئەگەر لە سیانزە هەزار دانە کەمتر بێ لە ناو خوێندا سیانزە هەزار خڕۆکەی سوور ئینسان تووشی کەم خوێنی دەبێ خۆ ئەگەر لە هەژدە هەزار زیاتر بێ خوێنت ئەوەندە زۆر دەبێ بە دام خەریکە سەرت دەتەقێ و دەمارەکان لێدە ناڕەحەت دەبی خوای گەورە لەو بینە تەقدیری کردووە نایهڵێت نە لەوە کەمتر بێ و نە لەوە زیاتر بێ بەبێ ئەوەی خۆدا ئاگات لێ بێ خڕۆکە سپییەکان کە مەنعی نەخۆشی و بڵاوبوونەوەی نەخۆشی دەکەن و وەزارەتی بەرگری لەشی مرۆڤن، ئەگەر بێت و ژمارەیان لە چوار هەزار کەمتر بێ، ئەوە بەرگری لەش نامێنێ، بەرگری هەڵامەتێک ناگری. خۆ ئەگەر لە یانزە هەزار زیاتر بوون، ئینسان لەشی تووشی ئیلتیهاب دەبێ و ئەگەر چارەسەر نەکرێ پەنا بەخوا تووشی سەرەتان دەبێ. بەڵام تۆ هیچت ئاگا لێ نیە ئەم لەشەی تۆ خۆ ئەم تەرازوەی بۆ ڕاگرتووە هەر ئیوا نازانێ خڕۆکەی سوور و سپی چیە بەس ئەم خالیقە لە یادی ناکا دەی ئەو خالیقەی ئەو ئینسانەی دروست کردووە هەر ئەو خالیقەش ئەو قورئانەی ناردووە یەک وشە زیاد و کەمی تیا نیە سوورەتێکی بچکۆلە هەیە هەمووتان لە بیرتانە وەتینی وەزەیتون وەطوری سینین هەتا کۆتایی زۆربەی خەڵک لەبەریەتی مامۆستایەکی دکتۆر عەمیدی کۆلێژی کشتوکاڵ لە وڵاتی میسر پسپۆڕ لە بواری کشتوکاڵیدا عەمیدی کۆلێژی کشتوکاڵی میسر سەردانی یابانی کرد ئەو پیاوە لەوێ لێکۆڵینەوەیەکی پێشکەش کرد لەسەر هەنجیر هەنجیر و ئەنزیمی فیسین کە لە هەنجیرە هەیە و چ مادەیەکی سوود بەخشە لەو کاتەدا ئەوانەی زانکۆکەی یابان لە تۆکیۆ پێیان وت خۆزگایە لەسەر زەیتونیش، زەیتونیش مادەیەکی زۆر بەنرخە، لەسەر ئەویش شتێکت پێشکەش کردایە، تەحلیلێکی زانستی و لێکۆڵینەوەیەکی زانستیت بکردایە. وتی وەڵاهی من یەک شت سەرنجی ڕاکێشاوم لە قورئانی خۆماندا. کە من موسڵمانم ئێوە باسی دوو شتتان بەیەکەوە کرد من لێکۆڵینەوەکەم لەسەر هەنجیر بوو ئێوە باسی زەیتونتان کرد خوا لە قورئاندا دەفەرمێ وەتینی وەزەیتون هەردووشی بەیەکەوە هێناون و لە قورئانیشا حەوت جار وشەی زەیتون هاتووە یەک جار وشەی هەنجیر هاتووە وتیان چۆن ئابی وڵێرەوە وتی وڵای حەوت جار باشی زەیتون هاتووە یەک جاریش باسی هەنجیر هاتووە وتیان دەی خۆ ئەمە زۆر شتێکی زانستیە چونکە بە حەوت دانە زەیتون و تێکەڵاوکردنی یەک دانە هەنجیر بە قوەترین دەرمان دژی نەخۆشی دەرەچێ ئەبێ ئەگەر ئەوانەی دەرمان دەگرنەوە حەوت زەیتون دێرن و یەک هەنجیری لەگەڵ تێکەڵاو دەکەن ئەگە بیکەی بە دوو هەنجیر ئەو مەفعولەی نامێنێ ئەگە بیکەی بە پێنج زەیتون ئەو مەفعولەی نامێنێ یعنی ئەمە لە قورئانە هەیە وتی وەڵڵا هەیە لە قورئانە بەس بەخوا من نەمزانی و ئا ئەوە دەگەیەنێ ئا لەوێدا چوار زانای دەرمانساز موسڵمان بوون لە یابان دەی باش خۆ کەس نەیزانیوە خۆ پێغەمبەری خوا سەڵسەم هەر ئاگای لەوە نەبووە دەرمانسازێک لە یابانە و حەقیقەتە دۆزێتەوە ئەبێ حەوت دەنک زەیتونت هەبێ ئەمجا دەنکی هەنجیر لەگەڵیا دەبێتە دەرمان ئەی ناگە ڕێژەکە تێکچوو دەرمانەکە ناگیرێتەوە بەڕێزان ئەم خەڵکە نازانم بیر ناکاتەوە ئەم قورئانە هەموو وشەیەکی ئەم تەرازوە نابێت تێکچێ وەکو تەرازوی لەشی تۆ تێکچوو ژیانت لە دەست دەدەی کەلامی خواش نابێ یەک وشە نوقسانی تیا بکرێ لە زانستەکانە قورئان کتێبێکی زانستی نییە زانستی صرف چونکە زانستەکان ئاڵوگۆڕیان بەسەرا دێ قورئان کەلامی خوایە بەڵام زانستەکانیشی تێدایە شەست و شەش ئایەت باسی بیرکاری دەکا، شەست و چوار ئایەت باسی فیزیا دەکا، پێنج ئایەت باسی عیلمی زەڕە دەکا، نەوەد ئایەت باسی عیزانستی کیمیا دەکا، سەد ئایەت باسی گەردوون دەکا، بیست ئایەت باسی کەش و هەوا دەکا، چواردە ئایەت باسی ئاو و پێکهاتەکانی دەکا، یانزدە ئایەت باسی فەزا و گەردوون دەکا، دوانزدە ئایەت باسی کشتوکاڵ دەکا، سی و شەش ئایەت باسی علومی ئەحیا و زیندەوەرزانی دەکا، حەفتا و سێ ئایەت باسی جوغرافیا دەکا، بیست ئایەت باسی توێژەکانی زەوی دەکا سی و شەش ئایەت باسی مێژووی گەردوون دەکا ئەمە هەموو عیلمە بەڵام ئێمە چەند نموونەی کۆپلەیەکی بچووکی لێ وەردەگرین لە قورئانا خوا لە سوڕەتی هودا باسی تۆفانەکەی حەزەتی نوح دەکا ئەفەرمێ زەمەنێک خوای پەروەردگار ئەم سەر زەوی هەر هەموو بە ئاو داپۆشی کاتێک کە تۆفانەکە تەواو بوو هەرچی کافر لەسەر ئەم زەویە بوو کۆتایی بە ژیانیان هات بەس ئیماندارانی ناو کەشتێکە لەگەڵ حەزەتی نوحامانەوە خوا ئەمری کرد فەرمووی ئەی ئاسمان ئاوەکەت بگرەوە، وغیض الماء، ئەی زەوی ئاوەکەت بمژە، بیمژەوە، سبحان اللە چۆن کانی ئاو دەخوڵێنێ، ئاوە ئەمجارە دەیمژیەوە وەکو ترومپایەک، بە مەسافەیەکی کەم ئاسمان بارانی گرتەوە زەوی هەموو ئاوەکەی مژیەوە، ئەمە لە سورەتی هودا، لە سورەتی رعد ئایاتی دە تەماشاکەن وشەی، غیض، دوبارە بۆتەوە. دەفەرمێ وما تغیض الارحام خوا ئاگادارە بەو کۆرپەی کە ڕەحمی دایکی دەیمژێ و دەیتوێنێتەوە قوتی ئەداتەوە باشە پێغەمبەری خوا ساسم لە ڕەحمی ئافرەت لە 1430 ئەوەندە ساڵەدا چۆن ئاو زەوی ئاوەکە دەمژێتەوە دەفەرمێ ئافرەتیش ڕەحمی وایە ئاوا منداڵەکە دەپوشێنێتەوە دەیخواتەوە قوتی ئەداتەوە ئەمە لە هەزار و نۆ سەد و نەوە و حەوت ە ڕۆبنسون و جانس دوو زانای ئەمریکی لەسەر سی و دوو ئافرەتی حامیلە لێکۆڵینەوەیان کرد کە هەر سکەکانیان سەرەتای دەرکەوتنیان بوو دوانەیان پێ بوو شانزەیان دوانەیان بوو یانزەیان یەکی یەک دانەیان بوو یەکی دانەیەکیان فەوتا بوو یەکیان بەس کیسەکە بە بۆشی هاتە دەرەوە چواریان هیچیان لەناو ڕەحمان نەمابوو ڕەحمەکە توانبوونیەوان و مژی بوونیەوە ئەوەی کە قورئان دەفەرمێ وما تغیض الارحام خوا عالمە بەو ڕەحمەی کە کۆرپەکەی خۆی دەمژێ و قوتی ئەداتەوە خەڵک ئاوا لە قورئانەکەی ئێمە دەکۆڵێتەوە هەر پوکاندبوویەوە قوتی دابەوە هیچیشی فڕێ نەدا نە پارچە خوێنێک نە گۆشت پارەیەک نە لەبارچوونێک دوو مناڵی دوانە هیچ چوار ئافرەتیان قورئانەکە دەفەرمێ پوکاندبوونیەوە ڕەحمەکە بۆ خۆی پێستەکە مژی بوویەوە بەناوە ئەمە قورئانە لە زانستی کۆرپەلەناسیدا دەفەرمێ ئەلەم نەجعل لەه عەینەین وەلیسانە وەشەفەتەین ئایا پێمان نەبەخشیون دوو چاو و زمانێک و دوو لێو ئەگەر ئەوەی ڕەخنەگر بێ ڕەنبە ڕەخنەش گیرا بێ وتویانە باشە بۆ قورئان بە زمانی عەرەبی مبین هاتووە خوارەوە دە خۆ لە زمانی عەرەبیدا ئەمە ڕەنبێ هەڵە بێ چونکە نابێت دوو موسەنا لە بەینیانا موفرەدێک هەبێ ئەبوایە بوترایە ئەلم نجعل له عینین و شفتین و لسانا دوو مثناکە کە دوو چاو و دوو لێوەکەم بە دوو یەکا پاتنایە مفردەکە کە زمانە و تاکە بە تەنها پاتایە خۆ ڕەم بێ کاتی خۆیان ڕەخنەیەش گیرابێ بەڵام پێغەمبەری خوا صلی الله علیه و سلم ئەم قورئانە دەستکاری ئەوی تیانە تا بە ئارەزووی خۆی ئاوای لێ بکا تا زمان زانێکی عەرەب بێ و بڵێ با ئەم هەڵەیە ڕاست کەمەوە ئەمە حەقیقەتی عیلمییە کە پێمان دەڵێ هەردوو چاو و زمانت لە هەفتەی چوارەمی ناو سکی دایکتا دروست دەبن دوای حەوت ڕۆژ ئەمجا دوو لێوەکانت خەڵق دەبن سبحان الله قورآن دەفەرمێ ئەلەم نەجعل له عینین و لسانا دوو چاوەکەت و زبانەکەت لە هەفتەی چوارەمی مەرحەلەی کۆرپە لە ناوسکی دایکا دروست دەبن حەو ڕۆژی ڕێک دوای ئەوە ئەمجا دوو لێوەکەت بۆ دروست دەبێ خوای گەورەش دوو لێوەکەی دوای زمان و چاوەکە خستووە بەڵکو ئەو پەروەردگارە بپەرستن کە ئەوانەی دروست کردووە لە زمانی عەرەبیدا بەڕێزان دەبوایە بیفەرموویایە واسجدوا لله الذي خلقهما چونکە باسی یەک خۆر و مانگ دەکا خلقهما بە مستەنابی وتنایە ئەخر ڕەنبە ڕەخنەگرێکی بەستە زمانی داما و بێڵێ کاکە خۆ قوڕانەکەتان زۆر شتی تێدایە هەڵەیە ئەوەنی باسی مانگ و ڕۆژ دەکات دووشتن ئەوەی ئەلفولامێکی لە زمانی عەرەبی خوێن بێ دەزانێ مستەناچێ واتە بە دووشت خلقهن جمع واتە زۆر زۆر کۆمەڵێکی زۆر لە مانگ و ڕۆژ ئەی باشە خۆ یەک مانگ و ڕۆژ هەیە بۆ نافەرمێ خلقهما ئەو زمانە ئەو ڕەخنەی ڕەمبە گیرابێ بەڵام زانست ئەمڕۆ کە فەزای کەشف کرد و قەمەرە سناعی چوە سەر مانگ و مەریخ و شوێنەکانی تێپەڕاند ئا لەو کاتەدا پێمان دەڵێن چونکە هەر ئەم مانگ و خۆرەی ئێمە نییە لە گەردوونە هەر لە بوور لە هێڵی کاکێشانە بە سەدان خۆر و مانگی تر هەیە خوا فەرمووی ئێوە بەس ئەم دوانە دەبینن بەڵام ئەو خوایە پەرستن کە مانگ و خۆرەکانی دروست کردوون واتە ڕۆژێ عیلم دەیدۆزێتەوە چەندین ڕۆژ و مانگی وەکو ئەوەی ئێمە هەیە ئێستا ئێمە چاومان پێی نەکەوتووە ئەوەی کە چۆ بۆ شای ئاسمان ئەمجا دەیزانێت کەواتە ئەم ئیعجازە قورئانیانە زاناکان ملکەچ بوون لە ئاستیدا کە ئەو زەمەنە قورئان باسی کردبوو علم پێی نەگەیشتبوو باسی زەوی مان بۆ دەکا خوا دەفەرمێ والارض بعد ذلك دحاها ئەم زەوی کە ئێوە لەسەرنی خڕە خەڵکینە بەڵام خڕێکی هێلکەیی نییە خڕێکە وەکو تۆپی نییە وەکو هێلکە وایە دحا بە هێلکەی نەعامە دەوترێ واتە ئەم سەرا و سەرەکەی ئاوا لارد بۆتەوە وەکو تۆپ خڕ نیە باشە توخوا بەڕێزان پێغەمبەری خوا صلی سەلەم لە کوێوە ئەم زەویەی بینی لە ئاسمانەوە چوو بیبینێ بزانە داخۆ خڕێتیەکەی چۆنە خڕی وەکو تۆپ نیە وەکو هێلکە وایە یان دەفەرمێ والارض مددناها ئەزانم قورئان باسی ئەو هێڵانەی سەر خەریتەی تێدایە هێڵی درێژی زەوی و هێڵی پانی زەوی لە کوێدا والارض مددناها خوا دەفەرمێ هێڵەکانی زەویمان بە یەک گەیاندوەتەوە واتە ئەگەر زەوی ئاوا تەخت بوایە لەم سەر دەڕۆیشت لەو سەر کۆتایی پێ دەهات. بەڵام خوا دەفەرمێت هێڵەکانی بەیەک دەگەنەوە، ئەو هێڵی درێژی و پانەی کە زاناکان لەسەر خەریتە دیاریان کردووە، لەم سەر دەست پێ بکە دەگەیەوە هەمان خولی پێشووی خۆت. لە باسی حەجدا دەفەرمێت یەئتوون من کل فج عمیق یەئتین من کل فج عمیق کاتێ ئیبراهیم بانگەوازی کرد ئەم بەیامە دەگا و لە هەموو قوڵاییەکی زەویەوە دێن. ئەی بۆ قورئان دەفەرموو بیفەرموایە یەئتین من کل فج بعید لە شوێنە دوورەکانەوە ئەی بۆ بەعید بەکار ناهێنێ چونکە ئەوەی کە لە کۆلێجی ئەندازیاری خوێنبێتی دەزانێ کاتێک کە ئەم مێزە دەبینی بەعید لە بینی دوو هێڵایەکە ئەم سەراوسەرەکەی تەخت بێ بەس خوا دەفەرمێ ئەم زەویە تەخت نییە ئاواوەکو ئەو مێزە ئەم زەویە خڕە ئەوەی کە لە قوڵایەکانەوە بۆی دێنەوە ها بەڕێزان هەر بە یەک وشە ئینسان دەبێت تەسلیم بێت لە ئاستی ڕاستیەکانی قورئانە کە پێغەمبەری خوا صلی اللە علیە و سلم خۆ ئەم زانستی جوغرافیای نەئەزانی خوای گەورە لە قورئانی پیرۆزە یەک سوڕەتی ناو ناو سوڕەتی الروم سوڕەتی ڕۆمەکان ئەم سوڕەتە کاتێک کە هاتە خوارەوە پێغەمبەری خوا صلی اللە علیە و سلم پێنج ساڵ پێش کۆچکردنی لە مەککەوە بۆ مەدینە هەواڵێک کات بۆ شاری مەکە وتیان فارسەکان و ڕۆمەکان فارس ئاگرپەرست بوون بتپەرست بوون ڕۆمەکان ئەهلی کیتاب بوون و مەسیحی بوون خاوەنی پەیامی ئاسمانی بوون شەڕیان بووە فارسەکان بەسەر ڕۆمەکانا سەرکەوتون و ڕەگ و ڕیشاڵیان دەرێناون کافرەکانی مەکە خۆشحاڵ بوون وتیان ها دینی ئاسمانی هەمووی درۆیە ئەگە دینی ئاسمانی حەق بووایە وەکو پەیامەکەی محەممەد دەڵێن حەقا ئەبوایە مەسیحەکان سەرکەوتنا بەسەر ئاگر پەرستەکاندا مسلمانان دڵیان پێی ناڕەحەت بوو خوا قورآانی ناردە خوارەوە فەرمووی ئەلف لام میم غلبت الروم بەسەر فارسە ئاگرپەرستەکاندا لە مەسافەی چەند ساڵێکا، فی بضع سنین، بضع لە زمانی عەرەبیدا لە بەینی سێ بۆ نۆیە، سێ بۆ نۆ ساڵ، لە ماوەی سێ بۆ نۆ ساڵی تر چاوەڕێکەن سەرکەوتنی گەورەی ڕۆمەکان بەسەر فارسەکاندا دەبێ و لە نزیکترین شوێنی ئەم ئەمێش دەبێ فی ئەدنە الارض و پاشانیش لەو ڕۆژەدا موسڵمانان دڵخۆش دەبن چونکە خوا نەسرەتیان پێ دەبەخشێ. کە ئەم ئایەتە هات هێستا پێغەمبەر سەڵام پێنج ساڵی ماوە بۆ هیجرەت لە ئەو پەڕی شکستی موسڵمانەکان ئەم قورئانە هات باشە پێغەمبەری خوا سەڵام ئەگەر قورئان دانراوی خۆی بێ ئەوێرێ وەعدی وا بدا بڵێ ئەم لەشکرە شکاوە ڕۆژێ هەڵدەستێتەوە لەو ڕۆژەشە موسڵمانان بە سەرکەوتنی خوا دڵخۆش دەبن کام سەرکەوتنە کە ئێوە هەموو لەشتان شکستە پێغەمبەری خوا صلی اللە علیە و سەللەم پێنج ساڵ تێپەڕی چوو بۆ مەککە بۆ مەدینە دوو ساڵ لەوێ بوو حەوت ساڵی ڕێک ڕوویدا و شەڕی بەدر ڕوویدا ساڵی دووی کۆچی ئەو ڕۆژەی کە شەڕی بەدر ڕوویدا و مسلمانان لوتی کافرەکانیان شکان هەموو ئەهلی ئیسلام دڵخۆش بوو بۆی کە بۆ یەکەم جار ئەهلی ئیسلام سەرکەوت و کوفری عالەمی بەزاند ئا لە وەختەشا هەواڵ هات وتیان دەزانن ڕۆمەکان لە فارسەکانیان داوە بە تەواوەتی تێکیان شکاندن و تۆڵەی خۆیان لێکردوونەوە بالضبط قورئان چۆنی فەرموو ئاوا هاتە جێ بەڵام ئێمە خۆ ئەو زەمەنەمان نەبینیوە ئەی بۆ منی مسلمان تا قیامەت بە چاوی خۆم چی ببینم خوا فەرمووی فی ئەدنە الارض لە نزیمترین شوێنی زەویدا ئەو زەمەنە کەس نەیدەزانی ئاستی دەریا چییە و بەرزترین ئاستی دەریا و نزمترین ئاستی دەریا ئەوەی کە خوێندکارە خۆشەویستەکان و ئالی عیلم هەموو دەیزانن ئێستا پێ دەڵێ فڵان پیرە مەگرون شاخەکەی ئەوەندە مەترە لە ئاستی ڕووی دەریاوە ئەوەندە لە ئاستی ڕووی دەریا بەرزە ئەوەندە لە ئاستی ڕووی دەریا نزمە خوا فەرمووی ئەو شوێنەی سوپای فارس و ڕۆم بەیەکدا دەکێشن نزمترین شوێنی ئەم سەر زەویەیە ئەو شوێنە ناوچەی غوڕایە لە فەلەستین لە لای دەریای مردوو پرۆفیسۆری جیهانی جیۆلۆجی باڵمەر ئەڵێ کاتێ مسلمانەکان لیان پرسی وتیان تخوا ئەو نەخشە نوێ جیهانی کە لەبەر دەستی جەنابتایە هیچ گومانی تایە وتی نانا ئەوە زۆر بە دەقیقی داندراوە ئەوە بەرهەمی هەوڵ و تێکۆشانی چەندین زانای جوغرافی جیهانی بەناوبانگە کە ئەو پرۆفیسۆرە باڵمە سەرپەرشتی کردوون، وتیان تخوا بۆمان دەستنیشان کە نزمترین شوێن لەم سەر زەوێدا لە وشکانیدا کوێیە؟ گەڕا گەڕا لە سەخەریتەکە چۆ ئەو ناوچەی غورە لە فەلەستین لە لای دەریای مردوو نووس پەنجەی بۆ برد وتی لەم شوێنە نووسراوە World West Point خاڵی نزمترین شوێن لەسەر زەویدا ئەم شوێنە نزمترین شوێنە لەسەر زەویدا. دەیوتیان وەڵڵاهی قورئان ئاماژەی بەو شوێنە کردووە، دەفەرمێت لە ئا ئەم شوێنەدا فارس و ڕۆم لە یەکیان دا و ڕۆمەکان سەرکەوتنەوە، ئەمە نزمترین شوێنی سەر زەویە. باشە پێغەمبەری خوا صلی اللە علیه و سلم لە کوێ زانی؟ کام زانستی جوغرافیای پێ بوو دوای هەزار و چوار سەد ساڵ زیاتر ئەمجا زانایانی جوغرافی بێن و بڵێن ئەوەی قورئان فەرموویەتی فعلا وایە ئەم شوێنە نزمترین شوێنی سەر زەویە؟ بۆیە شانازی بە قورئانەکەتەوە بکە هەرچی قورئان فەرمووی دوو دڵ مەبە لێی باوەڕتان بێ سەر تەیەموم کردن کە دەستنوێژت بۆ هەڵنەگیرا برینێک بە دەموچاو و دەستەوە بوو خوانەکە نەتوانی دەستنوێژ بگری ئەوە بەکاربێنی شەرع دەفەرمێت تەیەموم بکە دەوەرە تەیەموم لە بەر دمی سترێج لە پێو بۆین باخ لە ملێکی نەزانە لەگەڵ ڕێزم بۆوانێک کە ئاوان بەڵام زانان بەس بەس هەموو علم و مەعریفەتەکەی جلوبەرگ بێ بڵێ بابە تۆ شێت بووی خۆ خۆت پیس دەکەی دەست دەکەی ئەو خۆڵەو دەست بە دمو چاو دەستا دێنی ئەمە ئەهلی نازانستی وایە ئەوەی کە زانست نازانێ بەو شێوەیە بەڵام خۆشەویستان وەرە لە لای ئەهلی عیلم بزانە لە لای ئەهلی عیلم ئەم شتانە چەند جێگای ئیعتیبارن دکتۆر عەبدولمەجید زەنەدانی دەفەرمێ لە کۆنگرەی ئیعجازی زانستیدا بووم لە بەریتانیا وەختی نوێش هات و چوم لە حەوشەکەیە باخێکی گەورە و شوێنێکی جوان دیاری کرابوو دەست نوێژم گرت بە پوختی و نوێژم کرد پرۆفیسۆر لارسنی دانیمارکیشم لە تەنیشتەوە بوو، کە چوومەوە بۆ سەر کورسیەکە وتی بینیم زۆر جوان دەستنوێژ گرت و ئێوە ڕۆژی ئاوا دموچاوتان دەشۆن وتم ڕۆژی پێنج جار ئاوا دموچاومان دەشۆین بەس جەنابی دکتۆر ئێمە شتێکیشمان هەیە ئێمە خەڵکی بیابانیشمان هەیە شوێنی وایە ئاوی لێ دەست ناکەوێ قورئانەکەمان پێ دەڵێ پێمان دەڵێ ئەگەر ئاوتان دەست نەکەوت تەیەموم بکەن بە گڵ ئایا گڵیش وەکو ئاو بەکتریا و ڤایرۆس لەناو دەبا وتی، بەڵێ بەبێ گومان، بەڵام بە مەرجێک دوو شتی تیا بێ، یەکەم وشک بێ گڵەکە، دووەم گڵێکی پاک و خاوێن بێ. دە سەیری قورئان کە، ڕێک دەفەرمێ، فتیمموا صعیدا طیبا، ئەگەر قورئان دەفەرمێ ئاوت دەست نەکەوت و نەتتوانی بەکاربێنی، گڵێک بەکاربێنە، گڵەکە وشک بێ، بەڵام گڵێکی پاک و خاوێن بێ. بیست زەبت قسەی ئەو پڕۆفیسۆرە دەڵێ وتم وەڵڵاهی ئا ئەوە لە قورئانەکەی ئێمەدا هەیە دەفەرمێت تۆ مەجبوری دەبێ ئەم دەستانە دەم و چاوت ئەمە ئەندامەکانی لاشەت خاوێن کەیەوە مادام ئاوت لێ مەنعە لە چڵکا با نەڕزێ با دەست و دەم و چاوت میکرۆب نەگرێت چونکە ئەمە زۆر ئەساسە هەم دەست هەم دەم و چاو ئەمە لە هەموو شوێنەکان حەساسترە بۆ چوونی میکرۆب بۆ ناوەوە چونکە تۆ دەست بەکاردێنی و دەم و چاویشت دەمی پێوەیە خواردنەکە لە کونە لووت وانەوە دەڕوا ئەو خۆڵە پاکە دەستت پێدادا و بە دەم و چاوت ئاهێنا هەرچی میکرۆبە لە ناوی دەبا دە وەک هەبرایەکی نەزان لەبەر چاویا تەیەموم بکەی بڵێ کاکە تۆ تازە لە سەدەی بیست و یەکا خەریکی چی دەست لە خۆڵ دەنێی ئەوەی بیابانە بەڵام کابرایەکی پرۆفیسۆر لارسنی دانیمارکی دەڵێ ئەوە حەقیقەتی عیلمی و زانستیە بۆیە ئێم بەردەوام لەگەڵ ئەهلی عیلما کێشەمان نییە زاناکانی ئێمەش بە ویژدان بوون زانیویانە ئەم قورئانە بەشی هەمومانی تێدایە بۆیە کاتێک کە قورئان دەخوێندرایە و من مناڵ بووم ئەوەم لە یادە کە تەفسیری جەلالین و ئەوانەمان دەخوێندەوە دەیانگوت ئەلیف لام میم نوسرابوو اللە اعلم بمراده خوا هەر بۆ خۆی دەزانێ کاکە ئەمە مەعنای چیە بە خۆیان مانە ئەوەندەمان لەسەر ناوێ بخوێنەوە ئەلەم ئەبێ بنووسی ئەلف لام میم ئاوا دەخوێنرێتەوە آخر مەعنای چیە دەیان والله مفەسیرین فەرمویانە خوا بۆ خۆی دەزانێ مەعنای چیە وڵا چەند ساڵێک دوای ئەوە لە نەوەتەکان ئەوتیان خوا مەبەستی ئەوەیە دەفەرموێ ئەم قورآانە لە ئەلف و لام و میم و ئەم پیتانە پێکاتوە دەی شێ دژایەتی قورآان دەکەوەن قورآانێک لەم پیتانە بۆ خۆتان داتاشن خۆ هەر قورآان لەم پیتانە دروست بووە ئەوانیش وایان وت. دواتر ئەمجا دوو سێ ساڵ لەمەوبەر دەرکەوت کاتێک کەوا پیاوێکی زانا چوو دیراسەی قورئانی کرد مامۆستا ڕەشاد خەلیفە و خێزانەکەی پێنج ساڵ لە ئەمریکا ژیانی تە خۆیان تەرخان کرد بۆ دیراسەی بیرکاری قورئان گەیشتنە ئەو حەقیقەتی وتیان کاکە وەڵڵای ئێمەش بەشی خۆمان لێ دۆزیوەتەوە الف لام میم لە سورەتی بەقەڕە یان لە سورەتی ئالی عمران ئەلفەکە لە هەموو سورەتەکانی لە قورئانەکەدا لەو سورەتەدا لە هەموو پیتەکان زیاترە دوای ئەو لام لە هەموو پیتەکان زیاترە ئەمجا میم لە هەمویان زیاترە بۆ نمونە الف لام میمی سەرەتای سورەتی بەقەڕە الف 5592 جار لە سورەتی بەقەڕە دووبارە بۆتەوە لام 3204 لەو کەمتر میم 2195 لەو کەمتر سورەتی ئالی عمران سەیرکە بە الف لام دەستی پێکردو الف 2578 جار دووبارە بۆتەوە لام 1885 جار دووبارە بۆتەوە میم 1251 جار دووبارە بۆتەوە خوا دەفەرمێ وەرە سەیری کە بە هەرچی عالەمی ئەم سەرزەوێ من جەنابتان شاهید من دەڵێم وەرە کتێبێکم بۆ بنووسە ئەوە قەبارەکەی ئەوەندە بێ چە چ پیتێک خۆت هەڵدەبژێری بۆ نمونەڵە سین شین ئەلف حا میم کام پیتەت حەز لێیە سێ وشەم لەسەر یەک بۆ ڕیزکە دوایی وشەکان بۆ خۆت چیرۆک دەنووسی ڕۆمان دەنووسی بەڵام بە تەحەداوە بڵێی ئەم پیتەی یەکەمیان لەم بەشە کتێبەی منە لە هەمویان زیاترە دووەمیان لەو زیاترە سێمیان لەو زیاترە توخوا کەس هەیە بتوانێ ئەوە بکا هەر کەس ئەمەی نەش دەزانی مسلمانی وابوو جاوێ تەریق دەبەڵێ باشە من بڵێم ئەلف لام میم بەخوا خۆی لێ دزیەوە فەقیرە چونکە شەرمی دەکرد بەڵام کە زانستی کۆمپیوتەر داهات و ئەم زانستانە پێشکەوتن ئەمجا بە شانازیەوە دەڵێن فعلا ئەمە وایە ئەمە وایە ئەمە کەلامی خوایە تەرتیبی سوڕەتەکانی قورئان سوڕەتی حەدیدمان هەیە ژمارەی سوڕەتەکە پەنجا و حەوتە لە قورئانە باشە بۆ پەنجا و حەوت بێ بۆ پەنجا و شەش نەبێ کاکە نابێ پەنجا دەبێ هەر پەنجا و حەوت بێ چونکە بارستە ژمارە لە زانستی کیمیادا کە بۆ ئاسن دانراوە لە بینی پەنجا و نۆ پەنجا و پەنجا و پێنج و پەنجا و نۆدایە خوا دەفەرمێ نە پەنجا و پێنجەکە ڕاستە نە پەنجا و نۆکە پەنجا و حەوت لە ناوەندیاندا ڕێک ژمارەی سوڕەتی حەدید لە قورئانە سوڕەتی ئاسن پەنجا و حەوتە بەقەدەر بارستە ژمارەکەی لە زانستی کیمیادا ئەو ئایەتەی لەو سوڕەتەدا باسی حەدید دەکا ئایەتی بیست و پێنج بسم اللەکەی بخە سەرە بێتە بیست و شەش ڕێک گەردی لە ژمارەی ئاسن لە زانستی کیمیادا ئەوانەی کیمیا زانن دەزانن ڕێک بیست و شەشە ئایا پێغەمبەری خوا ساسان ئەمەی تەرتیب کرد سورەتی کەهف باسی ئەصحاب الكهف زنجیرەی سورەتەکە لە قورئانە 18 نابێ 19 بێ نابێ 20 بێ نابێ 17 بێ بۆ خوایە چونکە ئەم سورەتە باسی کۆمەڵە خەڵکانێک دەکات کە سورەتەکە بەوان مەشهورە یارانی ئەشکەوت دەی ئەو ئایەتانەی لەو سوڕەتەدا ڕێک باسی ئەسحاب الکهف دەکات بیژمێرە هەژدە ئایەتە ڕێک هەژدە ئایەتە ناوی پیرۆزی خوا هەژدە جار لەو بابەتەدا هاتووە ناوی پیرۆزی پێ سەلام لە بەسەراتەکەدا هەژدە جار هاتووە وشەی عیدەتهم لە ئایەتی بیست و دوودا تەرتیبیش ژمارەی هەژدەیە هەژدە جار حەرفی جەڕی مین دووبارە بۆتەوە. ئەمە ئەگەر کەلامی خوا نەبێ کێ ئەم تەرتیباتەی پێ ئەنجام دەدرێ؟ لەبەرئەوە قورئان نووری دڵەکانمانەو چاومان پێ ڕۆشن دەبێتەوە. وشەکانی بەرامبەر یەکن لە زمانا، وەکو بڵێی دنیاو قیامەت لە قورئانا هەردووکیان وەکو یەک دووبارە بوونەوە. دنیا و قیامەت سەد و پانزە جار ژیان و مردن حیات و مەوت لە قورئانە سەیری کە بەبێ جیاوازی سەد و چل و پێنج جار دەڵێن ژن و پیاو لە قورئانە ئیمڕائە بیست و چوار و ڕەجولیش بیست و چوار ئەوە هەتا کۆتایی پێ بێنەوە ئەمانە هەموو بەرامبەر یەکن کەچی کە سەیری قورئان دەکەی بە تەناقوزی تێدا بێ کاتێک کە دەبینی وشەی عسر تەنگانە و ناخۆشی و ناڕەحەتی دوانزە جار هاتووە وشەی یوسر فەرحانە و خۆشی و بەرەکەت سی و شەش جار هاتووە ئەمە ئەگە قورئان کەلامی خوا نەبێ ئەبوایە چۆن ئەم نیزامە ڕادەوەستێ ئەوەی کە دەڵێ ئەهلی بیرکاری مەخوا حەیفە حەیفە نا لە قورئان نەکۆڵێتەوە خزمەتی ئەم دینی خوایە نەکا لە جیاتی دژایەتی بکە بەڵێ خۆشەویستان گەورە زانایان مسلمان دەبن ڕۆژنامەی ئەڕای القەتەریە دەڵێ گەورەترین زانای ئابووری جیهانی کە لە بەریتانیا دەژی ناوی کریستۆفەر شامۆنتە ئیسلامی قبوڵ کرد بە ئاینی ڕەسمی خۆی و وتی من تا سەر ئێسقان مەسیحی بووم بەڵام وازم لە هەموو دینێک هێنا و شایەتمانیم هێنا بە ئەشهەدو ئەن لا ئیلاهە ئیلا اللە و ئەشهەدو ئەنە محەممەدا ڕەسول اللە ئەم پیاوە ناوی خۆی گۆڕی بە ئەحمەد کەچی بەداخەوە لە وڵاتی ئێمە کابرا بڵێ ئەرێ مناڵەکە ناوە ناوە چی بۆی بڵێن بەخوا پیاوێکی پێشکەوتووە وەڵا ناوم ناوە کریستۆڤەر بڵێ ناوت ناوچە وڵا شامواند ئەخ معنای چیە وڵا من زانایەکی بەریتانیا بابە ئەو لەوێ تازە ناوی خۆی دەنێ ئەحمەد تازە تۆ لاسای ئەو دەکەیەوە ئەخەمە بێ زانستیە والله بە زەید بەوانە دادێتەوە جارێک کەشم عرض کردن ئێمە بەس بووینە میلەتێکی چاولێکەر نازانین شتەکە معنای چییە جارێک بەڕێزێک لێ پرسی مناڵمان بووە مامۆسا ڕاوێژ دەکرد پێ بکەم گفتم فەرموو لە خزمەتە مەگە زانستم پێی بێ وتی وەڵی مناڵەکەمان بەتەماین ناوێکی بۆ دابنین نازانین ناوەکە شەرعیە یان شەرعی نیە وتم ناوەکە شەرعی و ناشەرعی ئەوەی ناوێکی سووک بێ مەعنای هەبێ لەسەر زمان ئاسان بێ گەش بینی پێوە بێ ڕەش بینی پێوە دیار نەبێ وتی وەڵا ناومان ناوە سینۆ وتم ئاخر سینۆ یعنی چی وتی وەڵا بە ناوی سینۆ هەمانەوە کردووە کە پزیشکی فیرعەون بووە بەڵام هەیەکەی لێ دەکەینەوە بۆ خۆمان کردومانە بە سینۆ بە ناوی ئەو زانا گەورە و هەمان سەد دوو کتێبی لەسەر دەرکراوە وتم بەڵێ خوێندومانەتەوە بەڵام کاکی من سینۆها پیاوێک ڕێزدار لێنە ناو خەڵکە وتی چۆن کوڕە زۆر گەورە بووە لە عیلما وتم لە عیلما گەورە بووە بەڵام عیلمەکەی لە خزمەتی فیرعەون و دارو دەستەکەیا بەکارهێناوە خۆ نەچوە خزمەتی هەژارانی پێ بکات تا من بە شانازی بە کەسێکی زاناوە بکەم کە خزمەکەی لە عیلمەکەی لە خزمەتی فەقیر و هەژارا بێ تۆ شانازی بە ناوی زەلامێکەوە دەکەی کە عیلم و طبەکەی لە خزمەتی سەربڕینی مناڵانە بەکارهێناوە خۆ هەر علم شەر نییە بە ئەو علمە بۆچی بەکارهێندراوە تبو خوان و بیرمان لەوە نەکرد وتم برادر بیری لێ بکەیەوە تۆ شانازی ئەی بۆ بەناوی ئەحمەد و محەممەدەکەی خۆمانەوە ناکەی کە ئەو زانا گەورەیە کریستۆڤەر شامۆند گەورەترین زانای ئابووری جیهانی ناوی خۆی دەنێ ئەحمەد لەسەر تەلەڤیزیۆنیش کابرات وە من ئامادەم کوڕەکەم ناونێم شاخەوان شانازی پێوە دەکەم بەڵام قەد ئامادە نیم ناوی نێم محەممەد ئاخر تۆ نەزانی چونکە تۆ نازانی ئەی ناخۆم ناوانە ناوی عەربی نین ئەمە ناوی زانایانی ئیسلام گەورە زانایان ئەم ناوانە بۆ خۆیان هەڵدەبژێرن جا وتیان جەناب بۆ موسڵمان بووی وتی ئیسلام شارەستانیەتە ئیسلام زانستە ئیسلام قسە لەگەڵ عەقڵ دەکا ئیسلام بەختەوری دنیا و قیامەتە ئەوە قسەی ئەو پیاوە گەورە زانایەیە و پاشانیش کۆتایی وتارەکەم بەوە دێنم کە ئومێدەوارم ئەو کەسانە بە خۆیاندا بچنەوە چونکە بانگەشەی بێدینی لەم کوردستانەی ئێمەدا بەتایبەت لەم هەلومەرجەدا زەربەیەکی گەورەمان لێدا بەڕێزان زەربەمان لێ دەدا پێشێلکردنی دەستورێکە چونکە لە دەستورە ئێمە دینی ئیسلاممان قبوڵە پێشێلکردنی ڕێزگرتنی خەڵکانە لە جیهاندا چونکە ئێمە کە ئیعلانی بێدینی خۆمان کرد خەڵک هەر لە خۆوە لەم کوردە لە بەهانەیە ئەنفالیان دەکردین دەیانگوت بێدینین ئێستا تۆ بە زمانی خۆت بڵێ دژی قورئانم خەڵک بەهانەی دەست دەکەوێ باشە چ خزمەتێک بە کۆمەڵگاکەمان دەکەین سێیەم ئەمنی کۆمەڵایەتیمان نامێنێ وەڵای ئەم ڕێز و حورمەتەی کە ماوە ئەم ئەمانەتەی کە ماوە ئەم خەڵکە کە لە یەکتر ئەمینە کە حکومەت ئیجرائاتیشی پێ ناکرێ و خەڵک بۆ خۆی پیاوی چاکە هەی بەرەکەتی ئەم قورئانەیە وەڵا ئەم قورئانە لە ناوماندا ئەو ڕێز و حورمەتەی نەمێنێ ڕێز گرتن نامێنێ گەورە و بچووکی نامێنێ وەڵای شەرمی بیان باوک و ئەولاد نامێنێ با ئەم ئەمنە کۆمەڵایەتیەمان بە دەستگرتن بەم دینەوە بپارێزین خۆ ئەمەش قسەی من نیە وەکو مەلایەک گوێ بگرن لە ئەلفن تۆفلەر کە ڕۆشنبیرێکی گەورەی ڕۆژاوایە کتێبەکەی جەنابتان ڕەنگە زۆرتان بینیبێتان سەد مەتن المستقبل کە لە یەک ساڵدا نۆ جار چاپ کرایەوە بیست و حەوت ملیۆن نوسخەی لێ چاپ کراوە بە هەموو زمانەکانی جیهان بە عەرەبی پێوەن سەد مەتن المستقبل ئا ئەو ڕۆشنبیریە دەڵێ مرۆڤ لە سایەی پێشکەوتنی تەکنەلۆژیای غەربا لە بواری مادیدا زۆر پێشکەوتووە بەڵام وێرانە لە ناخا، تووشی نەخۆشی ئایدز بوو، تووشی موخەدەرات و تلیاک کێشان بوو، تووشی کوشتنی خۆی بوو، تووشی ئینتیحار بوو، خەڵک ئەبێ فرسەتێک بدۆزێتەوانێ لەم تەنگەژە دەروونیە ڕزگار بێ. دەی ئەم تەنگەژە دەروونیە کە ئەم پیاوە هاواری بۆ دەکا، کە کتێبەکەی بیست و حەو ملیۆن دانەی بە نۆ بە نۆ جار لێ چاپ کراوە، وەڵڵاهی قورئانەکە دەفەرمێ، قد جاءتکم موعظة من ربکم وشفاء لما فی الصدور. لە لایەن خواوە ئەو کتێبەتان بۆ نێردراوە کە قورئانە شیفای دڵ و دەروونەکانە ئەو شیفایە بەو قورئانە نەبێ نایە جا تۆ بڵی دەرمانەکەم نایە بۆی زیاتر سینەمان بڕەخسێ بۆیە دەڵێین ئەو ڕۆژانەی کاتێک ویستم تەمەنی کورتی ژیانم هەروا نەڕوا دڵی تینوم مەزرایەک بێ پڕ بێ لە درەختی بڕوا ویستم کەشتی وێڵی ژینم کەناری دەریای لێ دیار بێ سەری ماندووم لە خەمی گومانی هەڵە و شەونخونی و بیرکردنەوە هەتا هەتایە ڕزگار بێ ویستم خاوەن پەیامێک بم زۆر بەهێز بێ شوێنکەوتەی بەرنامەیەک بم وتە و کرداری پیرۆز بێ ویستم بێ ئامانج و مەبەست نەبێ کار و هەوڵدانم خەو و خۆراک و پۆشاکم یاسا و سنووری بزانم، ویستم ڕێگای هەنگاونانم ڕاستەڕێ بێ، چاو حەق دیدە و زمان وشەی ڕاستی پێ بێ، کەوتمە گەڕان، هەرچی بیر و بۆچوون هەبوو سەرم لێ دان، لای هەر یەکە بۆ ماوەیەک لەگەڵ فەرهەنگ و باسیدا کەوتمە دووان، تا سەرەنجام ئەوەی دڵم پێی تینوو بوو، ئەوەی گیانم لە پێناوی ڕێگەی دووری بۆ بڕی بوو دوای ماندوو بوون حەوایەوە لە پاڵ ئیسلام کێ دەیەوێ بحەوێتەوە با بێتە پاڵ ئیسلام ئیسلامیش جێگای هەموومانی تێدا دەبێتەوە یا ڕەبی خوا ڕەحممان پێ بکەی خوا هیدایەتمان بدەی خوا دڵەکانمان ئارام کەی خوا لە تەنگژە دەروونیەکان ڕزگارمان کەی خوا بەرەکەتی خۆتمان بەسەرا ببارێنی یا ارحم الراحمین بەزەییت پێمان نابێتەوە ڕەحمەتی ئەو ئاسمانە بۆ سەر ئەم وشکە زەویە بنێری ئەم زەویە چاوەڕێی ڕەحمەت و لوتفی تۆیە یا ڕەب یا ڕەبی بارانی پەڵەی ڕەحمەتمان بۆ بنێری یا ڕەبی خوا شیفای نەخۆشەکانمان بۆ بنێری یا ڕەبی خوا لە بەرکاتی ئەو دەستە بە دەست نوێژانە ئەو کەسانی دوعان لای تۆ قبوڵە یا ڕەبی خوای ئەوەی نەخۆشە شیفای بۆ بنێری ئەوەی دڵ بەخەمە خوا دڵخۆشی کەی ئەوەی قەرزارە خوا دەرگای ڕزق و ڕۆزی فراوانی لێ بکەیەوە عاقیبەتی هەموو لایەکمان خێر کەی ئەوەی ماڵ و منداڵی ساڵحی هەیە خوایە بەرەکەت بخەیە ناو ماڵ و منداڵ و ئەولادیەوە یا ربی خوایە ئەوەی مناڵی نیە خوایە بە رەحمەتی خۆت مناڵی ساڵحی پێ ببەخشی عاقیبەتی هەموو لایەکمان خێر کەی ئامین ئامین والحمد